من بە دوای کەسێکی هەستیار و خوێنەوارە وێڵم ئەوە بزانە ژنەکەم لە قوتابخانەیەکی ناوچەی گرنگی ئۆرستۆکراتیەکاندا خوێندوێتی و لە ئاهەنگی دەرچوونیشیدا لە بەرامبەر پارێزگار و ئەوانی تردا سەمایەکی شالی کردووە و بەو بۆنەوە میدالێکی زێر و ڕێزنامەیەکی دراوەتێ میدال ئێدی میدالەکەمان فرۆشت ماوەیەکە هوم بەڵام رێزنامەکە هێشتا لە سندوقەکەیدایە لە ماوەیەدا پیشانی خاوەن ماڵەکەیدا ئەگەرچی لە نێوان ئەو خاوەن ماڵەکەدا هەمیشە کێشێکی زۆر هەیە بەڵام لە دواییدا ئەیویست لە بەردەم کەسێکدا شانازی بەخۆی بکات و باز لە ڕۆژە خۆشەکانی ڕابردووی بکە من ئەم کارە بە سوک نازانم نا هیچ بە سوکی نازانم چونکە ئەوە تا قەشتێکی یادەوەری ڕابردووە کە بۆی مابێتەوە و هەموو شتەکانی تری بەباچووە بەڵێ بەڵێ ژنێکە زۆر خوێنی ئەجۆشێت بەخۆیە نازێ و سەرسەختە خۆی ناو ژوورەکە شوە و بەنانی ڕق قایلە بەڵام ڕێبەوە نادا کەس بێ ڕێزی پێ بکە هەر لەبەر ئەوە بوو نەیویست لە شەڕ ئەنگێزیەکەی جەنابی لێبێ زیانتیکۆڤ بێدەنگ بێ بۆیە کە جەنابی لێبێ زیانتینکۆڤ لێدا ئەو زیاتر لە داخە لە سەررجێکەوت نەک لەبەر ئازاری لێدانەکە کە من هێنان بێوەژن بوو سێ مناڵی هەبوو یەک لەوی دی بچووکتر لەگەڵ شوو یەکەمیدا کە ئەفسەری پیادە بوو بە خۆشەویستی پێک گەیشتبوون و لە ماڵی باوکی هەڵاتبوو مێردەکەی زۆر خۆشویستوە و بەڵام ئەو دەستی داوەتە قومارکردن تا گەشتۆتە دادگایی کردنی و مردووە لە دوایشدا زۆری لە ژنەکەی داوە هەرچەندە کاترینا ئیڤانۆڤنایش کەمی پێ نەکردبوو و من ئەمە بە بڕوا و بەڵگەوەزانم بەڵام تا ئێستاش کە مێردە کۆنەکەی دێتەوە یاد فرمێسک لە چاویا قەتیس ئەمێنێت و بۆ ئەو سەرکۆنەی منەکە من پێم خۆشە بەڵێ پێم خۆشە چونکە لە خەیاڵی خۆیدا بەختەوەریە لە دەستچۆکەی دیسان ئەبینێتەوە دوای مێردی پێشووی خۆی و سێ مناڵی بچووکی لە شارۆچکەیەکی دوور و پڕ لە مەترسیدا ژیان منیش ئەوسا لەوێ بووم. ئەو لە کەساسیەکی هێن بێ ئومێتانە داژە کە هەرچەندە من گەلێک پێشاتی زۆر ناخۆشم دیوە بەڵام ناتوانم وەصفی ئەوەی ئەو بکەم هەموو خزمەکانی پشتیان لێ هەڵکردبوو بێجگەلەوەی خۆشی لە خۆبایی بوو لە خۆبای بوونەکەی لە ڕادە بەدەر بوو لەو ماوەدا گەورەی بەڕێز لەو ماوەدا منیش نەکەم مرد بوو کچێکی پ ساڵم لی هەبوو داوام لێ کرد شوم پێ بکات چونکە لە بەردەم ئەو ئازارەدا خۆم بۆ ڕاگیر ناکرا ژنێکی بە تربیەتی ڕووناکبیر و لە خێزانێکی ناودار ئامادە بێت ببێتە ژنم ئیتر ئەوە خۆتان بڕیار بدەن کە ئەبێت لە چ بەدبختێکدا بوو بێ بەڵێ شوی پێکردم بەدەم گریە و زاریەوە لە تاوە دەستی هەڵگڵۆفت بوو بە ژنم چونکە چ پەنایەکی تری نەبوو تێگەی جەناب تێگەیت بێ پەنایی مانای چی؟ نا تۆ هێشتا تێناگەیت ساڵێکی تەواو بە دڵسۆزی و بڕواوە کاری خۆم بەجێ ئەهێنا و دەستم بۆ ئەمە نەبرد مارمیلادۆڤ لێرە داماژە بۆ قاپی مەیەکەکە چونکە من مرۆڤێکی پڕ لە سۆزم بەڵام بەم کاریشەوە نەمتوانی دڵی بەدەست بێنم لە کارەکەشم دەرکرام بێ ئەوەی گوناهێکمە بێ تەنیا لەبەرەوەی ئەیانەویست ئاڵوگۆڕ لە کارمەنداندا بکەن ئیتر لەو کاتەوە دەستم پێکرد ساڵونیەک لەمە و بەر دوای گەلێک سەرگەردانی و بەدبختی لەم پای تەختە جوانەدا گیرساینەوە کە بە پەیکەری بێ ئەژمار ڕازاوەتەوە لێرە کارم پەیدا کرد پەیدام کرد و دیسان لە دەستم دایەوە تێگەیت ئەم جاریان کار لە دەستدانەکەم سوچی خۆم بوو چونکە ئیدی سروشتە ڕاستەقینەکەی خۆم زاڵ ببوو و ئێستا لە سوچی ماڵێکدا ژین ژنەکە ناوی ئامالیا فیودورڤنا لیپ ڤگزڵە بەڵام بەچی ئەژین و چۆن کرێ ژوورەکە دەی نازانم بێجگە لێمە خەڵکی تری زۆر لێە شارە سامناکەکەی لوتە هوم بەڵێ کچەکەیشم گەورە بوو کچی ژنیەکەمم ئەو کچە داماوە تا گەورە بوو چ بەڵایەکی لە باوە ژن بینی ئەو باز ناکەم چونکە ئەگەرچی کاترینا ئیڤانۆڤنا لێوان لێوە لە هەستی گەورەی بەڵام ژنێکی زۆر تووڕێ و زوو هەڵەچێ بەڵێ وەلێ بەاتێنانەوەی ئەو شتانە تازە چ سوودی هەیە سۆنیا خۆتان چۆنتان ئەوێت وای وێنا بکەن پەروەەردە و خوێندنی بەخۆیۆ نەدی چوار ساڵ لەمەو بەرویستم خۆم جوگرافیا و مێژووی دنیای فێر بکەم وەلێ لەبەرەوەی شارەزاییەکی باشم لەو زانستەدا نەبوو ڕابەرێکی چاکیشم هەر نەبوو نەمتوانی آخر من کۆمەڵێک کتێبم هەبوو هم ئەو کتێبانەشم نەمابوو بۆیە نەمتوانی هیچ فێری کچەکەم بکەم لەسەر کۆرشی پاشای فارس وەستاین پاشان کە تەمەنی گەشتە باڵقی چەند ڕۆمانێکی خوێندەوە تازەیش بەهۆی جەنابی لی بزیاتین کۆفەوە کتێبی ژیانزانی لیویس ئایا ئەو کتێبە زانیت بەوردی خوێندیە و تەنانەت هەندێکیشی بۆ باسکردین ئەمە هەموو خوێندنەکانیەتی ئێستا گەورەی ئازیز بەرەوڕووی پرسیارێکی تایبەتیت ئەکەمەوە ئاخۆ بەڕای ئێوە کچێکی هێژار و خانەدان ئەتوانێت بە ڕێگایەکی شەرافەت مندانە پارەیەکی زۆر پەیدا بکە چەندیش خۆی بڕەتێنێت ئەگەر شەریف بێ و بەهرەی تایبەتی نەبێ هێشتا ڕۆژی پ کوپیک پەیدا ناکە ئەو قەمورە، ئیڤان ئیڤانۆڤیچ، کە نازانم ناوی بیستوە یان نا، نەک تەنیا پارەی دوورینی شەش کراسی قوماشی هۆڵەندی خۆی بە بیانوی ئەوەوە کەیخی کراسەکان لارن و باش نەدوراون تا ئێستا نەداوە، بەڵکو کەوتۆتە سوکایەتی پێکردن و، پێی بە زەوی داکێشا و تێر جوێنی کردووە و سۆنیای ڕاوناوە مناڵەکانیش برسیان بوو کاترینا ئیڤانۆڤنایش لە داخ و خەفەتا دەستی هەڵەگڵۆفت و بەناو ژوورەکەدا هەرا هاتووە چوو پەڵە سوورەکانی سەر ڕوومەتیشی کامیشە لەگەڵ ئەو نەخۆشیەدان دەرەکەوتن وەک ئەوە بوو کە بێت بە سۆنیا بڵێ تۆی تەمەڵ لای ئێمەژی ئەخۆیت و ئەخۆیتەوە و سەرماد نابێ بەڵام چ خواردن و خواردنەوەیەک جاری وا هەبوو مناڵەکان بە سێ ڕۆژ تیکەیەک نانیان نەئەبینی من لەو کاتەدا خەوتبووم بڵێم چی خەوێکی مەستانە لە پرێکدا گوێم لە سۆنیاکەم بوو ئەو گەلێک حساس و هێورە و دەنگێکی شەرمنانەی پێوەیە قژی زەردە هەمیشە ڕەنگی دەم و چاوی پەریۆ و لاوازە ئەیوت باشە کاترینا ئیڤانۆڤنا ئایا لای تۆ ڕەوایە من کاری وا بکەم؟ با ئەوەش بڵێم داریا فرانسوڤنا کە ئافرەتێکی بەدڕەوەش بوو پۆلیس باشیان نەناسی سێجار هات بۆ لای خاوەن ماڵەکەمان و هەواڵی سۆنیای پرسی بوو کاترینا ئیڤانۆڤنا بە تەوسەوە وەڵامی سۆنیای دایوتی ئەی بۆ سوودێکت لە پاراستنی ئەم گەنجینێ دەزەکەوێ مارمیلادۆڤوتی بەڵام گەورەو ئەزیز لۆمەی مەکە. نا لۆمەی مەکە ئەو قسانەی لە حاڵ خاسیدا نەوتوە بەڵکو لە کاتێکدا کردوونی کە تەواو پەرێشان و نەخۆش بووە ئەو کاتە ئەو قسانەی ئەکرد کە گوێی لە گریانی مناڵە برسیەکانی بوو ئەو قسانی بەڕاز نەبوو بەڵکو تەنیا بە تەوسەو ئەیوتن چونکە ئەوە خوی کاترینە ئیڤانۆڤنایە هەر کە مناڵەکان بگرین ئەگەر لە برسانی شابێ یەکسەر دەست بە لێدانیانەکە ئەو کاتە لە دەوری سەعا شەش دا سۆنیای ئازیزم بینی هەستا، سەرپۆشەکەی هەڵگرت و چاکەتەکەی لەبەر کرد، لە ماڵ چووە دەرێ و سەعات نۆ گەڕایەوە، ڕاست چوو بۆ لای کاترینا ئیڤانۆڤنا و لە سەرخۆ سی ڕۆبڵی نایە بەر دەستی، تەنانەت وشەیەکی نەوت، خۆزگە هیچ نەبوایە تەماشایەکیشی بکردایە، نا! پەتووە ئاوریشمە سەوزەکەمانی هەڵگرت، ئەو پەتووەی هەموومان بەکاری دێنین، سەر و چاوی خۆی پێ داپۆشی، ڕووی لە دیوارەکە کرد و لەسەر قەرەوێڵەکە ڕاکشا تەنیا لەرزینی شانە بچکۆلەکانی و لە شیمانە بینی من هەروەک جاران ڕاکشا بووم ئەو کاتە بینیم لاوی بەڕێز بینیم بەڵێ کاترینا ئیڤانۆڤنان بینی بێ ئەوەی وشەیەکی بەدەمدا بێ چوەن زیک جێگاکەی سۆنیا گیانەوە و بە درێژایی ئەو شەوە لەبەر پێیدا چۆکی دادا ماچێ کرد و نەیەویست هەستێت پاشان هەردووکیان لە ئامێز یەکتردا خەویان لێکەوت مارمیلادۆف بێدەنگ بوو وەک دەنگی بڕابێت وابوو لە پراو بە پەلە کەمێک بادەی لە پەرداخەک کرد و هەڵیدا ناڵاندی و دوای کەمێک بێدەنگی کەوتەوە قسەوتی لەو کاتەوە گەورم لەو کاتەوە بەهۆی ڕووداوی ناخۆش و لە ئەنجامی بختانی خەڵکانی خراپەوە بە تایبەتی داریا فرانس بنە بە بیانوی ئەوە کە ڕێزیان لێ نەگرتووە ڕقیێڵگرت بوو لەو کاتەوە سۆفیا سیمیۆنۆڤنای کچم ناچار بوو کارتی زەرد هەڵبگرێت و ئیدی نێتوانی لای ئێمە بێنێتەوە بێ لەمەش ئامالیا فیۆ درۆڤنای خاوەن ماڵیشمان قایل نەبوو بەمانەوەی هەرچەندە پێشتر خۆی هاوکاری داریا فرانز ڤنای کردبوو هەروەها جەنابی لێبێ زیاتین کۆف هم ئەوەی لە نێوان ئەو کاترینا ئیڤانۆڤ ناڕوویدا لەسەر سۆنیا بوو لە سەرەتادا ئەیویست خۆی لە سۆنیا نزیک بکاتەوە کەچی لە پرێکە فیزی هاتێ وتی چۆنە بێت کەسێکی وەک منی بەڕەوشت و زانە لەگەڵ ژنێکی ئاوادا لە شوێنێکدا بژیم کاترینا ئیڤانۆڤنایش بەسەر سوکایەتی پێکردنەکەیەوە نەچوو لایەنی سۆنیای گرت ئیتر ئەوە ڕوویدا کە ڕوویدا ئێستا سۆنیا گیان زیاتر بە شەو سەرمان لێدات و یارمەتی کاترینا ئیڤانۆڤنادا ئەو پارەی بە خوێنی دڵی دەستی خات بۆ ئێمەی دێنێ ماڵەکەشی لای کاپر نامۆفی خەیاتە ژوورێکی لێ بەکرێگرتووە کاپرناموف شەلە و لاڵەپەتەیە هەموو مناڵەکانی لاڵەپەتەن و ژنەکەشی هەر لاڵەپەتەیە هەمویان لە ژوورێکدان سۆنیایش ژوورێکی تایبەت و گەنجینەیەکی بچووک هەیە هم بەڵە کەسانێکی کەساس و لاڵەپەتە بەڵێ بەیانی ڕۆژی دوایی هەستام جلە دراوەکانم لەبەر کرد دەستم بەرەو ئاسمان بەرز کردەوە و چوومە لای جەنابی ئیڤان ئافانازیفیچ ئایا تۆ جەنابی ئیڤان ئافانازیڤچ ئەناسیت نا کەواتە تۆ خەڵکانێکی ڕوو لە خوا ناناسیت مۆمێکە بەرامبەر وێنەی خوا وەک مۆم ئەتوێتەوە دوای ئەوەی گوێی لە هەموو شتەکانم گرت فرمێسک لە چاوی گەڕا و فەرمووی باشە مار میلادۆڤە جارێک فریوت دام و ئەوەی چاوەڕێم لێ کردیت نەتکرد جارێکی تریش بەرپرسیاری دەکەم و داد ئەمەزرێنمەوە ڕێک و ڕەوان وای وت ئەمەت لەبیر نەچێت بڕۆ من بە خەیاڵ خاکی بەرپێی ماچ کرد چونکە بەڕاستی ئەو ڕێنگایی بەکاری وانە ئەدا لەبەرەوەی پیاوێکی پایە بڵند و بیری سیاسی و پەروەردەیەکی نوێی هەبوو گەڕامەوە ماڵێ و هەر ئەوەندەی پێم وتن دیسان گەڕاومەتەوە سەرکار و موچەوەرەگرم خوا ئەزانێت بەرەو پیریان چوون مار میلادۆڤایش بێوەی گوێ بە تازە هاتووەکان بدا لەسەر جێڕانەوەی چیرۆکەکەی خۆی بەردەوام بوو و ئەهاتە بەرچاو کە بە تەواوی تێکچوو بێ بەڵام چەند زۆرتر سەرخۆش بواە ئەوەندە زیاتر قسە کرد پێچ و یادی کارە سەرکەوتوەکەی ماوەیەک لەمەوبەری هێنابێتەوە سەرخۆی بە جۆرێک وەلێ هەنووکە هەمویان لەسەر نوکی پەنجە ئەڕۆشتن مناڵەکانیان هێورە کردەوە کە سمیۆن زاخارڤچ ماندووە ئەحەسێتەوە وس وای لێ هاتبوو پێش چوونە سەرکار قاوەیان ئەدامێ شیریان گەرمە کرد و سەر توێژەکانە دامێ سەر توێژی ڕاستیان بۆ پەیدا کردم گوێت لێمە چۆن توانیان یانزە ڕۆبل و پەنج کۆپێک کۆبکەنەوە نازانم پێڵاو کراس وێخەی ناسکی زۆر باش بەرگی فەرمی هەموو ئەمانیان بە یانزە ڕۆبل و پەنج کوپیک بە شێوێکی زۆر شایستە دروست کرد بوو ڕۆژ یەکەم کە لە کار گەڕام و بینیم کاترینا ئیڤانۆڤنا دوو جۆر خواردنی دروست کردووە سوپ و خواردنێک لە گۆشتی بەراز لەگەڵ سوسێکی تایبەتی لە ڕەگی خەرتەلە کە تا ئەو کاتە هەرگیز بیریشمان لێ نەکردبووە لە ڕاستیە کاترینا هەرجلی نەبوو یعنی هیچی نەبوو وەێ لەو ڕۆژەدا وەک بێ بڕاتە میوانداری بەرگی گۆڕی ئەویش نەک بەرگی یاسایی ئەوە توانێ لە هیچ هەموو شتێک دروست بکە قژی شانە کرد یەخەیەکی پاک و بچکۆلە بۆ گردنی و سەردەستێکی جوانیشی فەراهەمێنا بوو بەگشتی مرۆڤێکی تر دەرچوو بوو گەنجتر و جوانتریش سۆنیا گیانیش کۆترە بچکۆلەکەم تەنیا بە پارە کۆمەکی ئەکردین ئەیوت تا ماوەیەکی تر باش نییە من زۆر بێمەلاتان مەگەر لە شەودا کە کەس نەمبینێت مارمیلا دۆڤاوتی گوێت لێە گوێت لێە هاتم دوای نانی نیوەڕۆ بنوم چیت بەبیردادێت کاترینا ئیڤانۆڤنا لەوە زیاتر خۆی بۆ نەگیرە هەرچەندە پێش هەفتەیەک لەگەڵ خاوەن ماڵەکەماندا ئامالیا فیۆدۆرڤنا بەشەڕات بوو، بەڵام داوەتی قاوە خواردنەوەی کرد دوو سعات پێکەوە دانیشتن و بەگوێی یەکدیدا چرپاندیان کە بەڵێ وا ئێستا سیمۆن زاخارڤچ لەسەر کارە و موچەوەرەگرێ خۆی بە شخصی چۆتە لای بەڕێوبەری بەڕێز و ئەویش خۆی بە پیریەوە هاتووە و دەستوری داوە هەموو ئەوانی دی چاوەڕێ بن بە تەنیا دەستی سمیۆن زاخەرڤچی بە بەرچاوی هەمووانەوە گرتووە و بردوێتە ژووری کارکردنی خۆیەوە ها گوێت لێمە هەروها پێیوتووە بێگومان سمیۆن زاخارڤچ من کارەکانی تۆ لە بیر ناکەم هەرچەندە تۆ لە بێ دەربەستی خۆتەوە تووشی لاوازیەک دیت بەڵام کێستاوە بڕیارێت داوە نەگەڕێتەوە سەر ئەو سەرەڕۆییانە بێجگە لەوەی کە کاروبارمان بێتەوە لاسەنگ بووە جد لێمە چاک جد لێمە لەبەرەوە ئێستا کە سوێندت بە شەرەف خواردووە هیوادارم بەڵێنەکانت ببیتە سەر با پێتان بڵێم کاترینا ئیڤانۆڤنا هەموو ئەمانەی لە خۆ دروست کردبوو وا نەزانن ئەمانەی لە بێ فکری یان بۆ خۆ هەڵنان کردووە نا خۆی بڕوای بە هەموو ئەمانە هەیە بەخوا دڵی خۆی بە خەیاڵەکانی خۆشەکە منیش لێ ناگرم نەخێر ئەوە بە خەوش نانانێم کاتێک شەش ڕۆژ لەمە و پێش یەکەم وچەم واتە 23 ڕۆبڵ و چل کۆپیکم دایە ناوی لێنام ماسیە بچکۆلە ئەیوت تۆ ماسیەکی بچکۆلەیت کە بە تەنیا بووین ئەم قسەی کرد تێگەیت ئاخر چ جوانیەک لە مندا هەیە مار میلادۆف لە قسەکردن وەستا ویستی زەردەخەنێ بکە وەلێ چەناگەی لەرزی هەر چۆنێک بوو خۆی گرت ئەم مەیخانەیە ئەم ڕنگ و دەموچاوەش پرزەیە چیرۆکی پێنجشەوی کە بە سەرکەشتی بارهەڵگرەوە بووە ژیانی لەگەڵ ئارەقدا، ئەو خۆشەویستییە نائاساییەشی کە بۆ ژن و خێزانەکەی هەیەتی، هەموو ئەم شتانە بە تەواوی ڕاسکۆڵینکۆفیان سەرسام کردبوو. ڕاسکۆڵینکۆف بە قوڵی بەڵام بە هەستێکی نامۆوە گوێی بۆ قسەکانی گرتبوو، لەوەش بێتاقەت بوو کە ئەسڵەن بۆ هاتۆتە ئێرە. مار میلادۆف هاتەوە سەرخۆی وتی گەورەی ئازیزم، ڕەنگە پێکەنینت بە هەموو ئەم شتانە بێت، وەک چیرۆکی تریش ڕەنگە بەم هەڵبزڕکاندن و وردەشتە هیچ و پوچانەی ژیانی خێزانیم هەراسانم کردبیت بەڵام هەرگی زەمانە من ناهێن نەپێکەنین چونکە لە ناخەوە هەستم ئەجوڵێنن بە درێژایە و ڕۆژە بەهشتی ژیان و هەموو شەوەکەشی خۆم بە سەرباڵی خەیاڵە و ئەبینی واتە بیرم لەوە کردەوە چۆن گشت کارەکانم ڕێک بخەم چۆن مناڵەکانم پۆشتە و پەرداخ بکەمەوە چۆن ژنەکەم ئاسوودە و دڵنیا بکەم چۆنیش کچە تاقانەکەم لە ناو ئەو شوورەی و شەرمەزاریەدا ڕزگار بکەم و بیخەمەوە ناو ئامێزی خێزانەکەمەوە خەونم بە زۆر شتی تریشەوە بینی زۆر شتی تر هەمویان ڕەوان گەورەم لە پرا مار میلادۆف مچڕکێکی پیاهات سەری بەرزکردە و لە گوێگرەکەی خۆی ڕوانی باشە بەڵام ڕۆژی دوایی پاش ئەم هەموو ئارە زوانە تەواو هەر پێش پێنج شەو ڕۆژ لەمەوبەر بەڕاوڕێویەک وەک دزی شەو کلیلی سندوقی کاترینا ئیڤانۆڤنام فراند و چی لە موچەکەم ما بۆ هەڵم گرت چەند بوو نازانم ئێستا تەماشا بکەم تەوا بوو پێنج ڕۆژە لە ماڵ هاتوومەتە دەرێ و ئەوان بە دوام داگەڕێن کارەکەم تەواو و جلە ڕسمەکەیشم لە مەیخانەیەکی نزیک بە پردێمی سەرماوەتەوە و لە باتی ئەو ئەم جلە شڕانیان داومەتێ هەموو شتێک تەواو بوو مارمیلادۆڤە مستێکی بە تەوێڵی خۆیدا کێشا لێوی کرۆشت چاوی نقاند و بە هەموو توانایەوە ئانیشکی دادایە سەر مێزەکە بەڵام دوای چرکە ساتێک لە پرات دەم و چاوی گۆڕا بڕوێکی ساختە و فێڵاویەوە تەماشای ڕاست کۆلینکۆفی کرد پێکەنی وتی ئەمڕۆژ لای سۆنیا بووم تا لە بری واسێنان لە بەدمەستەکەم پارەی لێوەرگرم هەهە یەکێک لەوانەی تازە هات بۆ ژوورێ و لە سوچەکە دانیشت بوو هاواری لێستاوتی جا بڵێ پارەی دابێتێ زۆریش پێکەنی مار میلادۆف تەنیا ڕووی لە ڕاستکۆڵین کۆف کردوتی ئەمنی و قاپم لە پارەی ئەو کڕیوە سیک و پیکی دەرهێنا بەدەستی خۆی دوا پولی بوو چی پێ بوو دایمێ خۆم بینیم هیچی نەوت تەنیا بێدەنگ لی ڕوانیم کەس لەم دنیادا کاریواناکە تەنیا لە ئاسمانەوە بەزەی وان بە خەڵکا دێتەوە و لە بری سەرزەنشت و لۆمە بۆ یەگرین ئەمەیان ناخۆشە زۆر ناخۆشترە ئەگەر سەرکۆنت نەکەن سیکۆپیک بێگومان خۆی ئێستا پێویستێتی ها تۆڵێکی گەورەی ئازیز ئاخرە بێت ئێستا ئەو ئاگای لە پاک و خاوێنی خۆی بێت پاک و خاوێنی تایبەتیش پارەی گەرەکە تێگەیت تێگەیت بێ لەوە ئەو پێویستی بە عتر و سوراوە تەنورەی ڕێک و پێڵاوی جوانی ئەوێت تا لە پەڕینەوەی قڕۆچڵپاودا بتوانێت قاز درێژ بکات و دەری بخە جەناب تێگەیت تێگەیت مانای پاک و خاوێنی چییە؟ باشە وا من منی باوک سیک و پیکەکەم بۆ بەدمەستی لێفراند و وا ئێستا خەریکی خواردنەوەم هەموویم دایە ئارەق تەواو بوو باشە چێ هەیە بەزەیی بەیەکێکی وەک مندا بێتەوە ها تۆ دڵت پێمە سووتێت بیڵێ جەناب دڵت پێمە سووتێیان نا هەهەهە ویستی پێکێکی تر بکە بەڵام هیچی تیانەما بوو بتڵەکە خاڵی بوو مەیخانەچیەکە کە لایەن دانیشت بوو گەزاری لێکێشا وتی جابۆ بەزەیان پیاد دابێتەوە دەنگی پێکەنین و تەنانەت جوێنیش بەرز بۆ پێکەنین و جوێنی گوێگران بوو هی ئەوانش کە جوێن لە هیچ نەگرت بوو بەڵکو تەنیا بۆ تەماشاکردنی هەیکەلی کارمەندە خانە نشینەکە هاتبوون